بەناوی خودای بەخشندە و مێهرەبان. هاتنە خوارەوەی ئەم قورئانە لەلایەن خودای باڵادەست و داناوەیە، بێگومان ئێمە ئەم قورئانەمان ڕەوانە کردووە بۆ تۆ ئەی پێغەمبەر تا حەق و ڕاستی ڕوون بکاتەوە، کەواتە هەر خودا بپەرستە و هەر ملکەچ و دڵسۆز بە بۆ ئایین و بەرنامەکەی. ئاگادار بن، دینی پاک و خاوێن تەنها بۆ خودایە، ئەوانەشی جگە لەو زاتە کەسانی تر و شتی تر دەکەنە پشتیوانی خۆیان، دەڵێن، ئێمە ئەم بت و شتانە ناپەرستین، تەنها لەبەرئەوەی لە خودا نزیکمان بخەنەوە، لە کاتێکدا ئەوان لە خوداوە نزیکترن، بێگومان خودا داوەری دەکات لە نێوانیاندا لەو شتانەدا کە کێشەیان لەسەری هەیە و ڕایان دەربارەی جۆراوجۆرە، بەڕاستی خودا ئەو بیر و باوەڕە چەوتەیان لێوەرناگرێت و هیدایەت و ڕێنمووی ئەو کەسانە ناکات کە درۆزن و بێباوەڕن ئەگەر خودا بیویستایە ڕۆڵەیەک بۆ خۆی بڕیار بدات ئەوە لە نێوان ئەو شتانەدا کە دروستی کردووە شتێکی هەڵدەبژارد کە بە ویستی خۆی بواە نەک بە ویستی ئەوان پاچی و بێگەردی بۆ ئەو زات هەیە کە دوورە لە شتی ناڕەوا و نابەجێ ئەو زاتە خدایەکی تاک و تەنها و زۆر بەدەسەڵاتە تۆڵە دەسێنێت لەوانەی دژایەتی دەکەن و نایپەرستن ئاسمانەکان و زەوی لەسەر بنچینەی حەق و ڕاستی دروست کردووە بە شێوەی کەوانەیی شەو بەسەر ڕۆژدا دەهێنێت بە هەمان شێوەی کەوانەیی ڕۆژیش بەسەر شەودا دەهێنێت کە ئەمە خۆی بەڵگەیەکی قورآانە لەسەر شێوازی خڕی زەوی ڕۆژ و مانجیشی ڕام کردووە و ڕایهێناون لە فەرمانی دەرناچن و لە خزمەتی ئادەمی زادان هەریەک لەوانە لە چەرخ و خولدان تا کاتێکی دیاری کراو ئاگادار بن هەر ئەو خدایە زۆر بەدەسەڵاتە تۆڕە لە کافران دەسێنێت و لە دەستی دەرناچن و لێ خۆش بووە چاوپۆشی دەکات لە هەڵە و کەم و کوڕی ئیمانداران خەڵچینە بیرتان نەچێت خدا ئێوەی لە تاکە نەفسێک هێناوەتە کایەوە لەوە دوا لەو تاکە نەفسە هاوسەرەکەشی فەراهەم هێناوە لە ماڵاتیشدا هەشت جۆری دروست کردووە لەوەودوا لە سکی دایکتاندا ئێوە دروست دەکات بە چەند قۆناغێک لەناو سێ تاریکیدا مەبەست سێ پێستەکەیە کە کۆرپەلەی تێدا حەشار دراوە جا گۆڕانکاری بەردەوامە و گەورەبوون و جیابوونەوەی ئەندامەکان ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر ڕوودەدات ئەوەیە خوددا ئا ئەوەیە پەروەردگارتان خاوەنی هەموو بەدیهێنراوەکانە جگە لەو خودایەکی تر نییە جا ئیتر بۆ کوێ لادەدرێن لە خودا پەرستی بێگومان خودا بێنیازە لێتان هەرچەندە ڕازی نابێت کە بەندەکانی بێباوەڕبن و ڕێبازی خودانەناسی بگرن بەڵام ئەگەر ڕێبازی سوپاسگوزاری بگرنە بەر بەو کارەتان ڕازی دەبێت دڵنیاش بن کە هیچ کەس کۆڵی گوناهی کەسی تر هەڵناگرێت پاشان گەڕانەوەتان بۆ لای پەروەردگارتانە ئەوسا هەواڵی هەموو ئەو کار و کردەوانەتان پێدەدا کە ئەنجامتان دەدا چونکە ئەو زاتە زانایە بە هەموو ئەو شتانەی لە سینە و دڵ و دەروونەکاندا حەشار دراون ئادەمیزاد کاتێک ناخۆشی و زەرەرێکی توش هات هانا و هاوار بۆ پەروەردگاری دەبات و بەدڵ شکاوی لێی دەلاڵێتەوە پاشان کاتێک خدا دەروی لێکردەوە و ناز و نیعممەتی پێبەخشی دوعا و نزا و هانا و هاوارەکانی ئەوسای فەرامۆش دەکات چەندەها هاوەڵ و شەریک بۆ خدا بڕیار دەدات دەیەوێت خەڵکی لە ڕێبازی خدا وێڵ بکات ئەی پێغەمبەر بەو جۆرە کەسە بڵێ کەمێک بە خوددانەناسی ڕابێرە بەڵام دڵنیابە کە تۆ نیشتەجێی ناو ئاگری دۆزەخی ئایا ئەو جۆرە کەسانەی کە باس کران چاکترن یا ئەو ئیماندارەی کە لە دوو توێی شەوگاردا هەڵدەسێت بۆ خوداپەرستی سوجدە دەبات و بە پێوە دەوەستێت، لە لێپرسینەوەی قیامەت دەترسێت و ئومێد و هیوای بە میهرەبانیی پەروەردگاری هەیە. ئەی پێغەمبەر بڵێ، ئایا ئەو کەسانەی کە دەزانن و شارەزان وەک ئەوانەن کە هیچ نازانن و شارەزاییان نییە؟ بەڕاستی تەنها خاوەن بیر و هۆشەکان لەم جۆرە یاداوەرییانە سوود وەردەگرن و تێدەگەن لە حەقیقەتی دونیا و قیامەت و دڵنیان ژیانی دنیا فرسەتێکی بەنرخە و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خودا بەکاری دەهێنن بەو بەندانەم بڵێ کە خاوەن باوەڕن لە پەروەردگارتان بترسن و خودا ناز بن بێگومان بۆ ئەوانەی لەم دنیاەدا چاکە دەکەن پاداشتی چاک هەیە زەوی پەروەردگاریش فراوانە ئەگەر لە شوێنێک دنیاتان لێ تەنگ کرایەوە کۆچ بکەن بۆ شوێنێکی تر بەڕاستی تەنها خۆگران پاداشتیان بێ سنوور و بێ ئەندازەیە هەروەها ئەی پێغەمبەر پێیان بڵێ بەڕاستی من فەرمانم پێدراوە هەر خدا بپەرستم و لە هەموو ژیانمدا ملکەچ و فەرمان بەرداری دین و ئاین و بەرنامەی ئەو بم فەرمانشم پێدراوە کە یەکەمین کەس بم لە خوداپەرستی و ئیسلامەتی و دینداریدا هەروەها بڵێ من زۆر دەترسم لە سزای ڕۆژێکی پڕمەترسی و سامناک بەتایبەت ئەگەر سەرکەشی بکەم لە فەرمانی پەروەردگارم بڵێ، من تەنها هەر خودا دەپەرستم و ملکەچ و فەرمانبەرداری ئایین و بەرنامەکەی ئەو دەبم. جا ئێوەش ئەی بێباوەڕان، چی دەپەرستن جگە لەو خودایە بیپەرستن؟ پێیان بڵێ، بێگومان خەسارەتمەندان ئەو کەسانەن خۆیان و خاو و خێزانیان لەدەست چووە لە ڕۆژی قیامەتدا، ئاگادار بن کە بەڕاستی هەر ئەوەیە خەسارەتمەندی ئاشکرا و زیانی دیار و ڕوون. ئەوانە لە سەروویانەوە پەڵەهەوری دووکەڵ لە ئاگر دەورەی داون لە ژێریشیانەوە هەمان پەڵەهەور و دووکەڵ هەیە ئابەو شێوەیە خدای گەورە بەندەکانی دەترسێنێت و پێیان دەفەرموێت ئەی بەندەکانم پارێزکار بن و خۆتان لە سزای من بپارێزن جا ئەوانەی کە خۆیان دوورە پەرێز گرتووە لە هەموو ئەو شتانەی خەڵکی دەیپەرستن جگە لە خودای پەروەردگار و بە تەوبە و پەشیمانیەوە گەڕاونەتەوە بۆ لای خوددا مژدەی سەرکەوتن و سەرفرازی و بەختەوەری و کامەرانی بۆ ئەوانەیە دەمژدە بدە بەو بەندانەم ئەوانەی گوێ بۆ قسە و گوفتار دەگرن و پەیڕەوی چاکترینی دەکەن ئەوانە کەسانێکن کە خودا هیدایەت و ڕێنموویی کردوون ئەوانە خاوەنی عەقڵ و ژیری و بیر و هۆشن جا ئایا ئەو کەسەی کە بەهۆی خراپی و خوددانە ناسیەوە بڕیاری سزادانی درابێت تۆ هیچ کاروباری ئەوت بەدەستە ئایا تۆ دەتوانیت ئەو جۆرە کەسانە ڕزگار بکەیت کە لە ناو ئاگری دۆزەخدا گیریان خواردووە بەڵام ئەوانەی کە لە پەروەردگاریان دەترسان و دیندار بوون کۆشک و تەلاری چەند نهۆم کە ژوورەکانی لەسەر یەکن بۆیان ئامادەیە چەندەها ڕووبار بەژێر و بە بەردەم ئەو کۆشکانەدا جارییە ئەوەش بەڵێنی خودایە بێگومان خوداش بەڵێنی خۆی دەباتە سەر ئایا تۆ نەتبینیوە و سەرنجت نەداوە بەڕاستی خودا لە ئاسمانەوە بارانی باراندووە لەوە دوا لە ناو ناخی زەویدا کۆی دەکاتەوە پاشان بە شێوەی کارێز و کانی دەری دەهێنێت ئەوسا هەر بەو ئاوە کشتتوکاڵی هەمە جۆر و هەمە ڕنگ دەڕوێنێت ئینجا دەبینیت وشک دەبێت و زرد هەڵدەگەڕێت پاشان دەیخات و ورد و خاشی دەکات جا بەڕاستی ئا لەو شتانەدا یاداوەری و یادخستنەوە هەیە بۆ کەسانی ژیر و هۆشمەند. جا ئایا ئەو کەسەی کە خودای میهرەبان سینەی گوشاد کردووە بۆ ئیسلام و لەسەر ڕێبازی نوور و ڕووناکی پەروەردگارێتی وەک ئەو کەسە وایە کە پێچەوانەیە؟ هاوار و وەیل بۆ ئەوانەی کە دڵیان ڕەقە لە ئاستی قورئان و یادی خودا. ئا ئەوانە لە گومڕایەکی ئاشکرادا گیریان خواردووە. خودا جوانترین و پیرۆزترین فەرمایشی ناردۆتە خوارەوە کە ئەم قورئانەیە لە جوانی داڕشتندا بابەتەکانی لە یەک دەچن، هەندێک باسیشی بە شێوازی جیاواز تیادا دووبارە بۆتەوە، جا کارکردی ئەم قورئانە ئەوەیە تەزوو دەهێنێت بە گیان و پێستی ئەو کەسانەدا کە ترسی پەروەردگاریان لە دڵ و دەرووندا هەیە پاشان گیان و پێست و دڵیان نەرم و ئامادە و چالاک دەبێت بۆ یادی خدا و خدا پەرستی ئەوە هیدایەت و ڕێنمویی خدایە کە هەر کەس شایستە بێت هیدایەت و ڕێنمویی دەکات بۆ ئەو پلە و پایە بەرزانە ئەوەشی کە ڕێبازی خدا ون بکات کەس نییە ڕێنمووی بکات. جا ئایا ئەو کەسەی بە ڕوخسار و دەم و چاوی بەرگری لە سزای سەختی ڕۆژی قیامەت بکات وەک ئەوە وایە کە نەترسێت، ئەوسا بەو ستەمکارانە دەوترێت، دەی بچێژن سزای ئەوەی کە دتان کرد. ئەوانەی پێش ئەمانیش بڕوایان بە پێغەمبەران نەبوو، زۆری پێ نەچوو تۆڵە و سزای یەخەی پێ گرتن لە شوێنێکەوە کە بەتەمای نەبوون و هەستیان پێ نەدەکرد. ئەوسا ئیتر خودا هەر لە ژیانی دنیادا تاڵاوی کرد بە گەرویاندا و ڕیسوای کردن بێگومان سزای قیامەت سەختترە بۆیان ئەگەر بیان زانیایە سوێن بێت بە خودا بەڕاستی ئێمە لەم قۆرانەدا هەموو جۆرە نمونەیەکمان بۆ خەڵکی هێناوەتەوە بۆ ئەوەی یاداوەری وەربگرن و بیرێک بکەنەوە لە ڕاستیەکان و تێبگەن قورآانێکی پارا و بە زمانی عەربی هیچ کەچی و لاریەکی تێدابەدی ناکرێت بۆ ئەوەی پارێزکار و خوداناز بن. خودای گەورە نمونەی هێناوەتەوە بە پیاوێک کە گیری خواردبێت بەدەست چەند بەرپرسێکی شەڕانی و سەرکەشەوە پیاوێکی تریش تەنها یەک بەرپرسی هەبێت ئایا ئەو دوو جۆرە نمونەیە وەک یەکن؟ سپاس و ستایش تەنها شایستەی خوددایە نەخێر یەکسان نییە بەڵام زۆربەیە و خەڵکە لەم ڕاستێت تێناگەن و نایزان و لێکی نادەنەوە بڕاستی تۆش دەمریت و ئەوانیش دەمرن و کەس نامێنێت. پاشان بێگومان ئێوە، واتە نەگبەت و یاخییەکان، ڕۆژی قیامەت لەلای پەروەردگارتان یەخەی یەک دەگرن، داواچی دەبن لەسەر یەکتر. جا کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ بەدەم خوداوە هەڵدەبەستێت و ئەو ڕاستیەی کە پێی ڕاگەیەنراوە بڕوای پێی نییە کاتێک بۆی هاتووە، مەگەر لە دۆزەخدا شوێنی مانەوە بۆ کافران نییە ئەو کەسەشی ڕاستی و حەقیقەتی هێناوە و باوەڕشی پێیەتی تەنها ئا ئەوانن خوداناس و دینداران جا ئەو بەختەوەرانە هەرچیان بوێت لەلایەن پەروەردگاریانەوە بۆیان ئامادەیە و پێشکەشیان دەکرێت ئا ئەوەیە پاداشی چاکەکاران و چاکەخوازان. بۆ ئەوەی خودا چاوپۆشی بکات لە خراپترینی ئەو گوناهانەی کە ئەنجامیان داوە، بۆ ئەوەش پاداشتیان بداتەوە بە چاکتر لەوەی کە دەیانکرد. مەگەر خودا بەس نییە کە پشتیوان بێت بۆ بەندەی خۆی کە پێغەمبەرە، کەچی ئەوان تۆ دەترسێنن بە شتی تر جگە لە خودا، خۆ ئەوەی خودا گومڕای بکات و سەری لێ بشێوێنێت ئیتر کەس ناتوانێت دەستی بگرێت و ڕێنموویی بکات ئەوەشی کە خودا هیدایەتی بدات و ڕێنمووی بکات و بیخاتە سەر ڕێی ڕاست کەس ناتوانێت گومڕای بکات مەگەر هەر خودا باڵادەس و تۆڵە سێنەر نییە لە تاوانکاران و تاوانباران ئەگەر لە بێباوەڕان بپرسیت چێ ئاسمانەکان و زەوی دروست کردووە بێ دوو دڵی و بەو پەڕی دڵنیایەوە دەڵێن خودا باشە پێمان بڵێن ئەوەی هاواری لێ دەکەن لە جیاتی خودا ئەگەر ئەو خودایە بیەوێت تووشی بەڵاو ناخۆشیەکەم بکات ئایا ئەو بتانە دەتوانن فریان بکەون و نەهێڵن یاخود ئەگەر بیەوێت ڕەحمەت و بەخششێکم پێ ببەخشێت ئایا ئەوانە دەتوانن ئەو ڕەحمەت و بەخششە قەدەغە بکەن و نێڵن و بیگرنەوە تۆ ئەی پێغەمبەر بڵێ من خوددام بەسە کە لە تەنگانەدا دەگاتە فریام دەبا ئەوانەی پشتیوانیان دەوێت هەر پشت بەو ببەستن هەروەها پێیان بڵێ ئەی قەوم و هۆزەکەم ئێوە لەسەر شێوازی خۆتان کار بکەن منیش بەڕاستی سەرگەرمی کاری خۆمم جا لە ئایندەدا بۆتان ڕوون دەبێتەوە کە چێ تووشی سزایەک دەبێت کە سەرشۆڕ و شەرمەزار و سەرگەردانی دەکات لە دنیادا لە قیامەتیشدا سزایەکی بەردەوام داوێنگیری دەبێت و لە کۆڵی نابێتەوە. بێگومان ئێمە ئەم قورئانەمان بۆ تۆ دابەزاندووە تا هەرچی ڕاستیەکانە بۆ خەڵکی ڕوون ببێتەوە جا ئەوەی ڕێبازی هیدایەت بگرێتە بەر ئەوە خۆی قازانجی کردووە ئەوەشی کە گومڕابووە گومڕابوونەکەی لەسەر خۆی دەکەوێت و نەبێت تۆ چاودێر و پاڵ پێوە نەریان بیت تا بە زۆر بیان خەیتە سەر ڕێبازی هیدایەت هەر خودایەک کە گیانەکان دەکێشێت لە کاتی مردنیاندا هەروەها ئەو گیانەش کە نەمرد لە خەوەکەیدا هەر خودا بۆی دەنێرێتەوە جا ئەو کەسەی کە خوددا بڕیاری مردنی دابێت ڕۆحەکەی دەگرێتەوە و ناگەڕێتەوە بۆ لاشەی ئەو کەسەشی کە ڕۆژی تەواو نەبوو بێت دەینێرێتەوە بۆی تا کاتێکی دیاری کراو بەڕاستی ئالە و دیاردانەدا چەندەها بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک کە تێفکردن و بیر بکەنەوە لەم ساڵانەی دواییدا ئارسەر ئەلیسۆن زانای فیزیای ناوکی لە کۆنگرەیەکدا لە قاهیرە بابەتێکی دەربارەی مردن و خەو پێشکەش کرد تیایدا وتبووی دوای نزیکەی 25 ساڵ لێکۆڵینەوە و وردبوونەوە بۆم دەرکەوتووە کە خەو جۆرە مردنێکە ئەو کاتە زانایەکی مسلمان ئاماژەی بۆ ئەم ئاەتە کرد ئیتر ئارسەر سەری سۆڕما و سەرنجام شایەتمانی هێنا ئێستا مسلمانێکی ئینگلیزی تێکۆشەرە نەخێر ئەوانە بیر ناکەنەوە، بەڵکو سەرلێشێواوەکان لە جیاتی خودا شتی تریان کردووە بە تکاکاری خۆیان، پێیان بڵێ، باشە ئەگەر هیچیشیان بەدەست نەبێت و هەست و شعوریشیان نەبێت، هەر دەیانکەنە تکاکار و بەتەمان شتێکتان بۆ بکەن؟ ئینجا پێیان بڵێ، تکا کار و تکا وەرگرتن و تکا کردن هەر هەمووی بەدەست خودایە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر ئەو خاوەنیانە لەوە دوایش هەر بۆ لای ئەو دەبرێنەوە کاتێکیش تەنها ناوی خوددا برا ئەوانەی کە باوەڕیان بە قیامەت و ڕۆژی دوایی نییە دڵیان دەگیرێت و بێزاری دایان دەگرێت بەڵام کاتێکیش باسی شتی تر بکرێت جگەل لە خوددا دەست بەجێ دڵخۆش و کەیف خۆش دەبن و حەزی پێ دەکەن ئەی پێغەمبەر، بڵێ، ئەی ئەو خودایەی کە بەدیهێنەری ئاسمانەکان و زەویت، زانای پەنهان و ئاشکرایت، هەر تۆ دادوەری دەکەیت لە نێوان بەندەکانتدا لەو شتانەدا کە کێشەیان تیا دەکرد. خۆ ئەگەر بەڕاستی ئەوانەی کە ستەمیان کردووە خاوەنی هەر هەموو زەوی بن، ئەوەندەی تریشی لەگەڵ بێت، ئەوە لە ڕۆژی قیامەتدا هەر هەمووی دەکەنە قوربانی خۆیان و هەمووی دەبەخشن لە پێناوی ڕزگاری خۆیاندا کاتێک کە دەبینن سزا و ئازاری دۆزەخ زۆر سەختە و لەلایەن خداوە سزا و ئازار و ئەشکەنجەی وایان بۆ دەردەکەوێت کە هەرگیز بەتەمای نەبوون ئەوسا ئیتر سەرنجامی کار و کردەوە ناشرینەکانی خۆیانیان بۆ دەرکەوت و ئەوەی بەگاڵتە گرتوبیان و بڕوایان پێی نەبوو داوێنگیریان دەبێت جا کاتێک ناخۆشی و ئازارێک تووشی ئینسان بێت هانا و هاوار بۆ ئێمەت دەهێنێت و ئەگەر ناز و نیعمەتێکمان پێبەخشی دەڵێت ئەمە تەنها شارەزایی خۆمە زیرەکی خۆمە لێهاتوویی خۆمە نەخێوانە ئەو بەخشینە بۆ تاقیکردنەوەیە بەڵام زۆربیان بەم ڕاستیان نازانن بەڕاستی ئەوانەی پێش ئەمانیش شتی وایان دەوت و نەبێت ئەو کار و کردەوەی کە دەیان کرد فریایان کەوتبێت و سوودی پێگەیاندبن فأصابهم سيئات ما كسبوا ئەوسا تۆڵێ و کار و کردەوە ناشرین و نادروستانەی کە کردوبیان داوێنگیریان بوو ئەوانەشی کە ستەمیان کردووە لە هاوەڵگەرانی مەککە و ئەوانەی دەبنە کۆسپ لە بەردەم ئاینی خوددادا ئەوانیش تۆڵەی کردەوە ناشرینەکانیان داوێنگیریان دەبێت لە ئایندەدا و نەبێت ئەوانە لە تۆڵەی خودایی دەرباز ببن ئایا نەیان دەزانی کە بەڕاستی هەر خوددا ڕسق و ڕۆزی دەبەخشێت بە هەر کەس کە بیەوێت یا تەنگی دەکاتەوە؟ بێگومان ئا لەو کەم و زۆری ڕزق و ڕۆزیەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک کە ئیمان دەهێن و باوەڕیان هەیە ئەی پێغەمبەر پێیان بڵێ خدا دەفەرموێت ئەی بەندەکانم ئەوانەی کە خۆتان گوناهبار کردووە و هەڵەتان زۆرە نائومێد مەبن لە ڕەحمەتی خوددا چونکە بەڕاستی ئەگەر ئێوە تۆبەی ڕاست و دروست بکەن خوددا لە هەر هەموو گوناه و هەڵەکانتان خۆش دەبێت چونکە بێگومان ئەو خودایە زۆر لێخۆشبوو و لێبوردەیە و زۆر بەسۆز و میهرەبانیشە. هەوڵبدەن هەمیشە و بەردەوام دڵتان لەلای خودا بێت و بگەڕێنەوە بۆ لای پەروەردگارتان و تەسلیمی ئەو بن پێش ئەوەی کە سزای خودا یەخەتان بگرێت، لەوەودواش سەرکەوتوو نابن و کەس نابێت بەرگریتان لێبکات. کۆشش بکەن بەردەوام شوێنی چاکترینی ئەو فەرمانانە بکەون کە لەلایەن خوداوە ڕەوانە کراوە بۆتان بێگومان لە هەموو شتێکدا چاک و چاکتر هەیە نوێژە فەرزەکان ئەنجام بدرێت چاکە بەڵام ئەگەر سنەتەکان و شەو نوێژش بکرێت چاکترە زەکات بدرێت چاکە بەڵام بەخشینی زۆرتر و زیاتریش لە زەکات چاکترە تۆڵەسەندن لە کەسێک کە حەقت بەسەریەوە هەیە ڕێی پێدراوە بەڵام چاوپۆشی و لێبوردن چاکترە هەتا دوایی پێش ئەوەی سزا و ئازاری کت و پڕ یەخەتان پێ بگرێت و لە کاتێکدا ئێوە هەست بە نزیکی سزاکە نەکەن نەوەکو یەکێک بڵێت ئاخ و داخ و پەشیمانی بۆ ئەو هەموو لادان و نادروستیانەی کە کردم لە فەرمان و بەرنامەی خوددادا بێگومان لەو کەسانەش بووم کە گاڵتەیان بە دین و بەرنامەی خوددا دەکرد و ئیماندارانم بە دواکەوتوو کۆنەپەرست دەزانی یاخود بڵێت، ئەگەر بەڕاستی خودا هیدایەت و ڕێنمووی بکردمایە، ئەوە من لە ڕیزی پارێزکاران و چاکاندا دەبووم. یاخود کاتێک کە سزا و ئازار دەبینێت بڵێت، خۆ ئەگەر بێگومان مۆڵەتێک ببێت و جارێکی تر بگەڕێمەوە بۆ دونیا، ئەوە مەرج بێت لە چاکەکاران بم. نەخێر وانیە مۆڵەت بەسەر چوو چونکە بەڕاستی کاتی خۆی ئایەت و فەرمانی منت بۆ هات کەچی تۆ ئەو کاتە بڕوات پێ نەدەکرد و بە درۆت دەزانی فیز و دەمارگیریت دەکرد و لوتت هەڵدەبڕی لە ئاستیدا تۆ هەر لە ڕیزی بێ بڕواکاندا بوویت ئیتر ئێستا بۆچی بێشەرمانە داوای گەڕانەوەی بۆ دنیا دەکەیت جا ڕۆژی قیامەت دەبینیت ئەوانەی درۆیان بەناوی خوداوە دەکرد شتی ناڕەوایان تێکەڵی دین دەکرد ڕوخساریان ڕەش و تاریکە مەگەر شوێن و جێگە بۆ ئەو خۆ بەزلزان و لووت بەرزانە لە ئاگری دۆزەخدا نییە لەولاشەوە خدای گەورە ئەوانە ڕزگار دەکات کە دینداری و پارێزکاریان دەکرد بەهۆی سەرکەوتن و دەرچوونیان لە تاقیگەی دنیادا ئیتر هیچ جۆرە ناخۆشیەکیان توش نایەت و دڵ گرانیش نابن. خودا بەدیهێنەری هەموو شتێکە، هەر ئەویش سەرپەرشتیار و پارێزەری هەموو شتێکە. کلیل و جڵەوی ئاسمانەکان و زەویش هەر بە دەست ئەوە، ئەوانەشی کە بێ باوەڕ بوون بە ئایەت و فەرمانەکانی خودا، ئا ئەوانە خۆیان ڕەنجەڕۆ و زەرەرمەندن. ئەی پێغەمبەر بڵێ، ئەی نەفامان، دەتانەوێت و فەرمانم پێدەکەن کە جگە لە خودا شتی تر بپەرستم؟ سوێند بە خودا با دڵنیابن کە وەحی و نیگا نێردراوە بۆ تۆ و بۆ ئەوانەی پێش تۆش ئەگەر هاوڵگەر بیت و شەریک بۆ خدا بڕیار بدەیت کار و کردەوە چاکەکانیشت پوچە و دەچیتە ڕیزی خەسارەتمەند و زەرەرمەندانەوە نەخێر بە گوێیان مەکە، کەواتە هەر تەنها خودا بپەرستە و لە دەستەی سوپاسگوزاران بە. خودانەناسان قەدری خودایان وەک پێویست نەگرت، ڕێزیان بۆ دانەنا، بە مەرجێک هەر هەموو گۆی زەوی پڕ مشتێکی قودرەتی ئەو زات هەیە لە ڕۆژی قیامەتدا، ئاسمانەکانیش بە دەستی قودرەتی ڕاست و دروستی خودا پێچراوەن ئاماژەیە بۆ دەسەڵاتی بێسنووری ئەو زاتە پاچی و بێگەردی و بڵندی بۆ ئەو پەروەردگارە مەزنەی شایستەی ئەوە نییە نەفامان هاوڵی بۆ بڕیار بدەن و قەدری نەزانن لەو ڕۆژەدا فوو دەکرێت بە سووردا مەگەر هەر خدا خۆی بزانێت چ دەستگایەکە هەر کەس لە ئاسمانەکان و زەویدا مابێت خێرا دەمرێت مەگەر کەسێک خدا ویستی لەسەر مردنی نەبێت لەوە و دوا فویەکی تری پیادا دەکرێتەوە جا دەست بەجێ هەر هەموو خەڵکی هەستاونەتەوە سەر پێ و بەسەر سامیەوە چاوەڕوانن دیارە کە خۆری دنیا نەماوە زەوی بۆتە گۆڕەپانێکی فراوان ئەوسا بەنورێک کە خدا فراهەمی دەهێنێت زەوی ڕووناک دەبێتەوە کارنامە و دۆسیەکانیش دانراون، سەرەتا پێغەمبەران و شەهیدان دەهێنرێن و دادوەری لە نێوانیاندا ئەنجام دەدرێت بە شێوەیەکی حەق و ڕاستی، بێگومان ئەوان هیچ جۆرە ستەمێکیان لێ ناکرێت. هەرکەسە ئەنجامی کردەوەی خۆی وەردەگرێت بە تەواوی سەرەنجامی کۆششی خۆی دەست دەکەوێت، چونکە ئەو زاتە زانایە بەو کار و کردەوانەی کە خەڵکی دەیکەن. ئەوسا ئەوانەی کە بێباوەڕ بوون ڕاپێش دەکرێن بەرەو دۆزەخ دەستە دەستە و تاقم تاقم دەگوێزرێنەوە تا کاتێک دەگەنە بەر قاپیەکانی هەموو مۆڵ دەخۆن لە بەردەمیدا دوای ماوەیەک بۆیان دەکرێتەوە فریشتەی بەرپرس و سەرپەرشتیار سەرزەنشتیان دەکات و پێیان دەڵێت باشە مەگەر پێغەمبەران لە خۆتان ڕەوانە نەکرابوو بۆتان کە ئاەتەکانی پەروەردگاری خۆتان بەسەردا بخوێنێتەوە و یاداوەریتان بکات و داتان بسڵە چێنێت لە گەیشتنی ئەم ڕۆژە بەدەم ئاخ و داخ و ناڵەوە دەڵێن بەڵێ بەڵام تازە بەڵێ سوودی نییە و بڕیاری سزا و ئازار دراوە بەسەر کافر و بێ بڕواکاندا. ئەوسا ئیتر پێیان دەوترێت دەی ئیتر لە قاپیەکانی دۆزەخەوە بۆ ژوورەوە بچنە ناوی ژیانی ناخۆش و سەختیش بۆتان بەردەوامە مردنیش نییە ئای کە چەند ناسازە جێگە و ڕێگەی لووت بەرز و خۆ بەزلزانەکان لەولاشەوە ئەوانەی کە پارێزکار و بەندەی ملکەچی پەروەردگاریان بوون ئەوانەی حسابیان بۆ ئەو ڕۆژە دەکرد دەستە دەستە و پۆل پۆل بەو پەڕی ڕێزەوە بەڕێ دەکرێن بەرەو بەهشت هەتا کاتێک کە دەگەنە ئەوێ دەروازەکانی لە ڕوویاندا کراوەیە و لەسەر پشتە فریشتەکانی بەرپرس و سەرپەرشتیارانی بەهشت زۆر بە گەرمی و ڕووخۆشیەوە پێشوازیان لێ دەکەن و دەڵێن درود و سڵاوتان لێبێت ئێوە پاک و خاوێنن کەواتە فەرمونون بچنە ناو بەهشتەوە هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبراوەدا ئەوسا ئیتر ئەو بەختەوەرانە دەڵێن سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە بەڵێنی خۆی بۆمان بردە سەر و کردینی بەخاوەنی سەرزەمینی بەهشت و لە هەر شوێنێک و لە هەر جێیەکیدا بمانەوێت سربەستانە ژیان دەبینە سەر ئای چەندە پاداشتی تێکۆشەران و خەباتکاران چاک و پاک و بە نرخە. ئەوسا ئیتر فریشتەکان دەبینیت دەوری تەختی شاهی شاهانیان داوە و سەرگەرمی تەسبیحات و سپاس و ستایشی پەروەردگاریان و حەق و دادوەری لە نێوان هەمویاندا جێبەجێ کرا اینجا بە یەکدەنگ لە هەموو لایەکەوە دەوترێت الحمد لله رب العالمین